یەکی ئەمێنێتەوە یرجع ئەهله وماله کەس و کارەکەی کوڕ و باوک و براکەی هەموو یەگەڕێتەوە سەروەت و سامانەکەی پارە و پول و سیارەکەی هەموو یەگەڕێتەوە نامێنێتەوە دینارێ ناخرێتە ناو گۆڕەکەیەوە ئەوە ناگەڕێنەوەی چێمێنێتەوە عمله کردەوەکەی لەسەر ئەساسی ئەو کردەوانە ئێستا محاسبە لەگەڵا کرێ لەناو ئەو گۆڕەیە پێغەمەر سەڵ الله عليه وسلم فەرمێتیه مەلەکان بێنە پێش شاوی خۆت ئەمە لە پێشتە بە بێگومان ئەم ڕۆژە لە پێشتە دوو مەلایکت دێن پرسیارە لێکەن